بەڕاشکاوی خۆت لە مشتومڕ بپارێزە. باس و مشتومڕ مەکە، باس و مشتومڕ بە هەر چەشنێک بێ لە نرخ و بەهاکەی کەسایەتی تۆ دێنێتە خوارێ. مشتومڕ هەمیشە بێ سوودە و بەرەو پێش ناڕوا. لە کاتی مشتومڕدا تۆ چاوەڕێیت قسەی ڕووبەڕوەکەت تەواو بێت تا دەست بە قسە بکەی، ئەویش هەروەها چاوەڕوانە. لە مشتومڕدا هیچ کەس گوێگرێکی باش نیە هەردوولا گرنگی نادەن بە یەکتری هەرکام لە دوو لایەنەکە تەنیا گرنگی ئەدا بەوەی کە ڕاست بوونی خۆی بسەلمێنێ لە مشتومڕدا گرنگی نادرێ بە بەها فکری و باوەڕە تایبەتیەکان هەریەک هەوڵ ئەدا ئەوی تر بکوتێت ئەگەر یەکیان بە باشی نەیتوانی ئەو کارە بکا ئەوا ئەکوتێ کە پەیوەندی بە بابەتەکەوە نیە بۆ ئەوەی دڵی ڕاحەت نەبێ لە مشتومڕدا تەنانەت تایبەتمەندیە باشەکان ڕووبەڕووەکان ئەخرێنە ژێر پرسیار و سوکایەتی بە بەها فکریەکانی ئەکرێت. مشتومڕ هەمیشە توندوتیژی و ڕقی بەدواوەیە نەک پێشکەوتن و چاکسازی. دڵنیابە لە هەر مشتومڕێکدا چ بکوتی و چ بکوترێت هەر دۆڕاویت. تەنانەت ئەگەر دڵنیاش بیت تۆ ڕاستی، لە مشتومڕ دوور بکەوە. یەک بیرکردنەوەی باش هەرگیز مشتومڕ ناکاتە پیشەی خۆی. ئەمیش یەکێکی ترە لەو خاڵانەی کە دەبێ بە پێی بنەمای ڕاگرتن لە بەرچاو بگیرێ. سەرەتا خۆت هێور بکەرەوە دواتر چواردەورت هێور بکەرەوە پاشان بدوێ ڕاوێژ بکە هەواهەنجی بکە بیر لە لەیەکترگەیشتن بکەرەوە لەسەر بنەمای ئەم خاڵانەی لەیەک گەیشتن خاڵە ناکۆک و کێشەکان چارەسەر بکەن ئەگەر لە بارودۆخێک دایت کە ناتوانی خێرا خۆت هێور بکەیتەوە لایەنی کەم بێدەنگ بە ئەمە شێوازی ئەوانەیە کە باوەڕبەخۆبونیان هەیە و خۆیان خەڵکیان خۆش ئەوێت مشتومڕ کارێکی خۆشکێنانەیە، سەرکوتکردنی باوەڕبەخۆبوونە، ئەویش بە خراپترین شێوە، کەوابوو مشتومڕ مەکە. ئەم بەشەش بە کۆتا هات.